ئەوەیە کە داب و دەستوورە جوانەکان، خواناسی و خواپەرستی باب و باپیرانی موسڵمانمان لە یاد نەکەین. یەکێ لەو شتانەی کە لەم سەردەمی پێکشکەوتنی تەکنەلۆژیا و بووژاندنەوەی ژیانی خەڵک و تێروتەسەلبوونی خەڵکیدا بەداخەوە لە بیرمان چۆوە، لە هەژاری و نەخۆشیدا خەڵک لە بیریەتی، لە فەرەحی و لەشساغی و ئازادیدا لە یادی دەچێ، بریتیە لە پەنابردن بۆ خوا لە بسم اللە الرحمن الرحیم هەر یەکێ لە بەڕێزتان ئاگای لێیەتی باب و باپیرانی ئێمە خەڵکانی قەدیمی ئێمە ڕیشسپیانی ئێمە هەرگیز دەستیان بۆ کارێک نەدەبرد کە ناوی خوا نەهێنن ئیلا بسم اللە لەگەڵ بوو لە کاری بچووکەوە بۆ کاری گەورە بەڵام بەداخەوە ئەمڕۆ ئێمە سەیر دەکەین هەر لەسەر سفرەی نانخواردنمانەوە تا کۆتایی کارەکانی ژیانمان زۆر بە دەگمەن بسم اللەمان لەبیرە لەبەر ئەوە پێم خۆشە لەم وتارەدا وەکو زنجیرە باسێک پێشکەش بە جەنابتانی بکەم لەسەر پیرۆزی وشەی بسم الله الرحمن الرحیم ئێمە کە قورآانی پیرۆز دەکەینەوە کە کەلامی خوایە لاپەڕەی یەکەمی ئەو قورآانە پیرۆزە کە بە سوورەتی ئەلفاتیحە دەست پێ دەکا یەکەم ئاەتی چییە بسم اللە الرحمن الرحیم ئەمە پرسیارێکە ڕەم بێ زۆر جار ئینسان بیکە بۆ هەموو سوڕەتێک بسم اللە تێدایە بۆ ئەوەڵی وشەی قورئان بە بسم اللە دەستی پێ کردووە مسلمانانی بەڕێز بسم اللە الرحمن الرحیم کلیلەی کردنەوەی قورئانە کلیلەکەیەتی بەرنامە کۆمپیوتەریەکەیەتی کە بەو کلیلە نەبێ کار ناکە ئەگەر لێی لابەری خەلەلی تێدەکەوێت کە کەلامی خوا نابێ خەلەلی تێدا بێ سەیری کەن بسم اللە الرحمن الرحیم لە چەند پیت پێکاتوە بیژمێرە لە ماڵێ نۆزدە پیتە لە چەند بڕگە پێکاتوە لە زمانەوانیدا لە چوار بڕگە ئیسم اللە الرحمن الرحیم ئەم نۆزدە پیتە بناغەیەکە لە زانستی بیرکاریدا قورئانی ئێمە بیرکاریشی تێدایە ئەو کەسانەی کە زانست خوازن حەستان لە زانستی بیرکاریە سەیری قورئان کەن چ بنەمایەکی بیرکاریانەی تێدایە چ زانستێکی جەبر و هەندەسەی تێدایە قورئانی پیرۆز کە بسم الله الرحمن الرحیم کلیلیەتی نۆزدە پیتە چوار بڕگەکەی یەکەم بڕگەی و ئیسمە ئەڵێ بیسمی ئەو ئیسمە نۆزدە جار لە قورئانا دووبارە بۆتەوە سبحان الله هەموو قورئان لەم سەرەوە بژمێرە بۆ ئەو سەر ئیسمەکان جیاکەوەیان بە کۆمپیوتەر لێیدا نۆزدە جار و ئیسم هاتووە نۆزدە دابەشی نۆزدە دەبێ و دەکاتە یەک ماوە نامێنێتەوە دوای ئەوە بڕۆ بۆ سەر اللە بسم اللە وشەی لەفزی جەلالە اللە لە هەموو قورئانا دوو هەزار و شەش سەد و نەوەت و هەشت جار هاتووە دابەش دەبێتەوە بەسەر پیتەکانی بسم اللە دا کە نۆزدەن ئەکاتە چەند دەکاتە سەد و چل و دوو بە بێ ماوە ڕێک دابەش دەبێت وشەی ئەڕەحمان پەنجا و حەوت جار لە قورئانا دووبارە بۆتەوە دابەشی نۆزدەی کە پیتەکانی بسم اللە دەکاتە سێ وشەی الرحیم سەد و چواردە جار دووبارە بۆتەوە دابەشی نۆزدەی پیتەکانی بیسم اللەی کە دەکاتە شەش و هیچ ماوەش نامێنێتەوە ئایا ئەمە بەڕێکەوت ئەم شتانەوە دروست بووە بە بێگومان نەخێت هەر وشەی بسم الله الرحمن الرحیم ئەم مەقتەعە سەد و چواردە جار لە قورئانا دووبارە بۆتەوە بەڵام جەنابت دەفەرمووی ئێستا دەڵێی مامۆستا ئاخر سوڕەتی تەوبە بسم اللەی تێدا نییە لە ئەوەڵیەوە دەڵێ اعوذ باللە من الشیطان الرجیم یەکسەر دەست دەکەی براءە من اللە دەست پێدەکەی بە سوڕەتی تەوبە خوای گەورە ئەگەر بێت و ئەم بسم اللەیە ئێستا لەوێدا نییە سەد و سێانزە بسم اللەمان هەیە دابەشی سەر نۆزدەی کەی دابەش نابێ ئەبێ سە و چواردە بێ ئەی ئەو بسم اللەی کە لە کوێدا بێنم سەیری سوڕەتی نەملکە ئینه من سولەیمانە و ئینه بسم اللە الرحمن الرحیم لە سورەتی نەملە بسم اللە الرحمن الرحیم وەک خۆی دووبارە بۆتەوە بۆ ئەوەی سەد و چواردەکە تەواو بێ خەلەلەکە دروست نەبێ ئەو کاتە سەد و چواردەکە دابەشی نۆزدەی پیتەکانی بسم اللە کە دەکاتە شەش ئەگە بێت ئەو بسم اللە دووبارە نەبوو خەلەل لە قورئانە پەیدا دەبوو سبحان الله قورآن چه عظمتێکی گەورەی تێدایە ئەم کۆمپیوتەر و ئەم جیهازانەی ئێستا کە لە بەردەستماندایە هەمووی خزمەتی ئەم قورآنە دەکا ئەمڕۆ کە لە سەدەی بیست و یەکا دەژین و جیهاز و تەکنەلۆژیای پێشکەوتوومان لەبەردەستایە، سەیر دەکەی هەزاران ئیعجاز لەم وشە موتەقەتیعانەدا هەیە، لەم پیتانە بۆ دەخوێنرێتەوە ئەلیف لام میم؟ عولەمایان دەفەرموون سەیری کە هەموو پیتێک کە لەو سوڕەتەدا دەستی پێکراوە، با سوڕەتی قاف وەرگرین، قاف والقرآن المجید، یەکەم ئایەتی سوڕەتی قاف پیتی قاء قاف ئاوا دەخوێندرێتەوە پیتی قاف لە سوڕەتی قافا لە هەموو پیتەکانی تر زیاتر دووبارە بۆتەوە دەتوانی لە ماڵەوە قەڵەم و قاغزێ یان بە کۆمپیوتەر تاقیب بکەیەوە پیتی قاف پەنجا و حەوجار لە سوڕەتی قافا دووبارە بۆتەوە دابەشی کلیلی قورآانی کە کە نۆزدە پیتەکەی بسم اللهە یەکسەر دابەش دەبێت دەکاتە سێ بۆیە لە هەموو قورئانا لە دوانزە شوێنا دەفەرمێ و قوم و لوط بەڵام لە سوڕەتی قافا دەفەرمێ و ئیخوان و لوط سبحان الله سیری قورآن کا بس لە سورەتی قاف نوسرا و اخوان لوط نافرمێ و قوم و لوط چونکە ئەگەر لەوێدا قافێش کە زیاد ببوویایە ژمارەی قافەکانی سورەتی قاف دەبوون بە 58 و دابەسی 19 نەدەبوو بیرکاری قورآن تێک دەچوو بۆیە لەوێدا خوا نافرمێ و قوم و لوط دەفرمێ و اخوان و لوط ئەوە گە قورئانتان خوێندەوە ئیشەڵا ئەوە بە وردی بیخوێننەوە زیاتر تام و چێژی لێ دەکەن ئەزانن بسم الله بۆ لە هەموو سوڕەتێکا هەیە و بۆ ئەوەڵ ئاەتی قورئانی پیرۆزە لە سوڕەتی نوندا نون والقەلەمی وما یەستوڕون وشەی نون لەو سوڕەتەدا لە هەموو پیتەکان لە هەموو پیتەکان زیاتر دووبارە بەتەوە پیتی نون لە سوڕەتی ساددا پیتی ساد لە هەموو سوڕەتی لە هەموو پیتەکان زیاتر دووبارە بۆتەوە بیان ژمێرە لە سورەتی صاد دا سەد و پەنجا و دوو جار صاد هاتووە دابەشی نۆزدەی کە دەکاتە هەشت هیچ ماوەیەک نامێنێتەوە لە سورەتی نون والقلم وما یسطرون دا کە پێدەوتێت سورەتی نون هەر یەکسەر پیتێکی نون ئەوەڵ ئایەتە سەد و سی و سێ جار پیتی نون لەو سوورەتەدا هاتووە دابەشی نۆزدەی بیسمیللای کە ئەکاتە حەوت بەبێ ئەوەی هیچ ماوەیەک بمێنێتەوە ئایا ئەمە لە خۆوە دانراوە؟ ئایا کەسێک هەیە لە ئێستا شیعرێک دانێ بۆ نموونە شیعرێک بنووسێ کوردایەتی نازناوی سەردێڕی شیعرەکەی کوردایەتی بێ ک و رێ دال بزوێنی درێژ یا بزوێنی کورت تا یا نۆ پیتە کوردایەتی بڵێ من دێڕە شیعرێک دادەنێم یان چوارینەیەک دادەنێم ئەگە دابەشی نۆی وشەی کوردایەتی بکەی کە کلیلی شیعرەکەمە بە بێ ماوە دابەش دەبێ وە تەحەدا دەکەم شاعیرێکم بۆ بێنە لە کۆن و نوێدا بتوانێت چوار دێڕە شیعری ئەوا دانێ ئەی قورآانێک شش هزار و ئەوەندە ئاەتەیە پێغەمبەرێکی نەخوێندەوار ئەگەر ئەمە کەلامی خوانەبێ چی ئەتوانێ ئەم بیرکاریە لەوێدا تەطبیق کا وشەیەک زیاد و کەم نەکا بە ئەو پەڕی تەحەداوەش بۆ هەموو بیرکاری زانان و جەبرزانانی عالەمیش بیخاتە ڕوو بێ منەتیش بێت دوای هەزار و چوار سەد ساڵ ئەمجا زانایان بە کۆمپیوتەر بە ملکەچیەوە ملکەچی یاساکانی قورئان بن کەواتە ها قورئان چەند عەزەمەتی هەیە ئاوا گەنجانی خۆشەویست خوێندکاران مامۆستایان ڕۆشنبیران ئاوا لە قورئانە پیرۆزەکەی خۆمان با تێبگەین ئەوە یەک پیتی سوڕەتمان هەیە بە دوو پیت دەست پێ دەکا طه ها ئەها ئاوا دەخوێنرێتەوە سوڕەتی تەها نییە طه ها پیتی طا لەگەڵ پیتی ها کە بزوێنە کورتەکەەکە بە ها دەخوێنرێتەوە بە هەردووشیان سێ سەد و چل و دوو جار هاتوون دابەشی نۆزدەی کە ڕێک هەژدە دەکا بە بێ ماوە سوڕەتمان هەیە بە دوو پیت دەست پێ دەکا یا سین ئەها یا و سین ئاوا دەخوێنرێتەوە دوو سەد و هەشتا و پێنج جار ئەم دوو پیتە هاتونە یەکی دابەشی نۆزدەی کە ڕێک پانزە جار دەکا هیچ ماوە نامێنێتەوە بڕۆ بۆ سەر سێ پیتی بڕۆ سەر چوار پیتی ئەلف لام میم ڕا ئەو چوار پیتە بە هەر چواریان کۆکەوە لەو سوورەتەدا 1501 جار هاتوون دابەشی نۆزدەی بسم اللە کە 79 جار دەکا بە بێ ماوە ئەمە لە ماڵەوە ئەم سیدیە دەمێنێت تۆ حاسیبای بەدەستەوە گرە بزانە وایان نا من ئەوانە هەمووم بۆ خۆم تاقی کردوتەوە جارشکە کە لە سەر چاوە ئەنتەرنێتیەکان و کتێبەکانیش وەرم گرتوتەوە ئەمە ئەمەندە بژمێرە ئەوەی کە بڕگەیە واتە وشەیەکی مانادارە بیژمێرە سەی دەکەی دەکاتە نۆزدە بڕگە نۆزدە پیت نۆزدە وشە ئەو نۆزدە وشە ڕێک دابەشی نۆزدەی بیسم اللەی ئەوەڵی سوڕەتەکە دەبێ دووبارە خاڵی دووەمیان یەکەم بەشی یەکەم ژمارەی پیتەکانی ئاەتەکانی دەکاتە نۆزدە ژمارەی ئاەتەکانی ئەو مەقتەعانە بیژمێرە دەکاتە نۆزدە یاعتش سوڕەتی عەلەق هەر بۆ خۆی نۆزدە ئاەتە سێیەمیان لە ئاخری قورئانەوە سەیری کە لە سوڕەتی ناسە وەرەوە پێشەوە لە بەشی ئاخری قورئاندا سوڕەتی عەلەق نۆزدەهەمین سوڕەتی قورئانە سبحان اللە ئەو هەموو ئیعجاز و بیرکاری تێدایە بۆیە دەبوو ئەو سوڕەتە یەکەم سوڕەتی قورئان بێ بۆی هاوکێشە بیرکاریەکان و ئەندازەیەکانی قورئان تێک نەچن ئەگەر وانەبوایە ئێستا خەڵکی ڕەخنەی لێدەگرت بسم الله الرحمن الرحیم نۆزدە پیتە هەر کەسێ بەردەوام بسم اللەی لەسەر دەم بێ ئیشاڵڵا خوا لە نۆزدە زەبانیەکەی جەهەنەم دەیپارێزێ چونکە ئەو مەلایکەتانەی کە وریایی جەهەنەم دەکەن و خەڵکی بۆ پەرکێش دەکەن نۆزدەن نۆزدە پیتی بسم اللە لەسەر دەم بێ ئیشاڵڵا خوا لەوانە دەتپارێزێ هەر کارە دەستت پێکرد وت بسم الله الرحمن الرحیم نۆزدە پیتە هەر پیتی قورئانێک لانیکەم خوا دە چاکت بۆ دەنووسێ لەگەڵ کولی بسم اللەیەکە سەد و نەوەد چاکە دەچێتە تای تەرازوی خێرەکانتەوە سبحان اللە چ عەزەمەتێکی گەورەیە بۆیە پێغەمبەر صلی اللە علیه وسلم فەرمووی کل امر ذی بال لا یبدأ فیه ببسم الله الرحمن الرحیم اقطع هەر کارێک کە ئینسان دەستی پێ دەکا بە ناوی خوا دەستی پێ نەکرد نەیگوت بسم الله مقطوع البرکە ئەوە ئێمە جاران کە فەقێ بووین لە کتێبە شەرعیەکاندا ئەوەڵ جار مامۆستا ئەوەی پێ دەکوتین دەیفەرموو هەر شتێ بە بسم الله دەستی پێ نەکرێ کولی دەرسێک دەبوو ئێمە بە بسم الله دەستمان پێ بکردایە چونکە مامۆستاکان دەیان فەرموو ئەوە بێبەرەکەت دەبێ ئەو دەرسە جا علماء ئێستا لێکیان داوەتەوە دەفەرمون ئەقطع وەکو شێخ محەممەد متەوەلی شعراوی مفەسیری بە ناوبانگی قورئان دەفەرمێت لە دوو ماناوە یەکەم هەر شتێ بە ناوی خوا دەستت پێ نەکرد بغڕایی دەتگرێ وازانی ئەمە ئازایەتی خۆت ئەم کارە دەکەی هەموو بغڕایەکیش سەری خاوەنەکەی بە پەتێکا دەکا سەر بزێوی و بوغڕابوون و پشت نەبەستن بە خوا سەرەنجام بە هیلاکت دەدەبا بەڵ کە کوتت وتت بسم الله الرحمن الرحیم هەموو پشت و پەنایەکت دەچێتەوە سەر خوا ئەو تەکەبورەت دێتەوە خوارەوە هەر کەسێکیش تەکەبوری نەبێ خوا لە بەڵا دەیپارێزێ دووەم هەر کاتێ نەدوت بسم الله سەد و نەوەد چاکەی قیامەتت لە کولی جارەکە لەدەست داوە ئەو قیامەتەی کە ڕۆژێک دێ واللە باوک چاکەیەکی خۆی نادا بە ئەولاد تۆ لەوێدا هەست دەکەی ئەخ کول لەگەڵ ئەو پەرداخە ئاوەدا بسم اللەیەکم بکردایە چونکە سەد و نەوەد چاکە ئێستا دەهاتە تای تەرازووی خێرەکانمەوە ها چ بێبەرەکەتێک ڕوو لە کارەکانت دەکا جا ئێمەی مسلمان چۆن قورئانەکەمان بە بسم الله دەست پێ دەکا ئەبێ هەموو کارەکانمان بە بسم الله دەست پێ بکەین خوای گەورە ئاوا فێرمان دەکا کە ئێمە دیندار و خواناسین بۆیە جوتیارانی ئێمە فەلاحەکانمان نەمام نێژەکانمان بادامێکی ڕەقی دەخستە زەوێ دەیگوت بسم اللە الرحمن الرحیم نەمامەکەی دەناش دەیگوت بسم اللە الرحمن الرحیم دەنکە تۆوەکە دەچێن ئەڵێ بسم اللە خۆ ئەوە باوەڕکەن خوێندەواریشی نەبوو لەمانەش حاڵی نەبوو بەس ئەم دینە هەر کەسێ وەریگرێ هەموو لەشی دەبێ بە عیلم ئەگەر نەزانێ پیتێکیش بنووسێ بۆیە ئەو پیاوانەی ئێمە کە شتەکەیان دەناش کە تۆوەکەیان دەچان دەیگوت بسم اللە الرحمن الرحیم لە ناخی دڵەوە دەیگوت خوایە بە ناوی تۆ ئەم تۆوە دەچێنم من هیچ ئازایەتیەکی خۆمی تێدا نیە کە ئەم تۆوە بەم خاکە ڕەقە دەسپێرم تۆ ئەم خاکە ئەم پێکهاتە کیمیایانە تێدا دروست کردووە کە تۆوێکی ڕەق دەڕوێنێ تۆی لە ئاسمانەوە بە ڕەحمی خۆت بارانی بۆ دەبارێنی و مسەخەری دەکەی ئەو هەورە بێ لەسەر زەویەکەی من ببارێ تۆی تیشکی خۆری بۆ دەنێری کەوا ڕۆشنە پێکهاتن بێ و مادەی کلۆرۆفیل کە مادەیەکی سەوزە لە ڕۆکەکەدا دروست بێ خوای پەروەردگار تۆی هەورە بروسکە دەنێری کە دەستی من ناگا کیمیایی پێوەکەم کولی هەورە بروسکەیەک بە چەند تەن کیمیایی دەکاتە ئەو زەویەوە کاتێک کە لێک دەدا و کیمیایەکە بەو زەوێدا بڵاو دەکاتەوە خوایە ئەمە هەمووی بە پشتیوانی تۆیە خوای پەروەردگار ئەوە ڕەحمی تۆیە کە من دەنکە گەنمەکە فڕێ دەدەم ئەبێ دەنکە گەنم دوو لای هەیە جەنابتان هەمومان فەلاحین و دەزانین ئەبێ لای چەکەرەکەی بۆ سەرەوە بێ و لای ڕەگەکانی بۆ خوارەوە بێ ئەرە چ فەلاحێک لە کاتی تۆ چاندنا یەک یەک دەنک کە گەنمەکان دادەنێت تۆ دەیوەشێنی یەکێ لەسەر لا کەوتووە یەکێ لەسەر پلەی نەوەد یەکێ بە سەد و هەشتا پلە خوا ئەمر دەکا بە کولی دەنکە گەنمێک ئەی دەنکە گەنم تۆ پێویستە نەوەد پلە ڕاست بێەوە چونگە لەسەر تەنیشتی ئەی دەنکە گەنم تۆ سەرەوە بن کەوتووی سەد و هەشتا پلە بە پلەی ئەندازەی ڕاست بەوە بۆی چەکەرەکە ڕووی لەسەرەوە بێ و ڕەگەکە لە خوارەوە بێ سبحان اللە ئەگە قەدەری خوا و تەقدیری خوا نەبێ کێ هەیە بەو دەنکە گەنمە بێژیانە بڵێ تۆ دەبێ ئاوا ڕاست بیەوە بۆیە فەلاحەکەت وە بسم الله الرحمن الرحیم خوای پەروەردگار وا بەناوی تۆ ئەو تۆ ڕەقم کرد بە ناخی زەویدا بە پشتیوانی تۆ بە لوتفی تۆ جا بۆیە زۆر جار خوایە من ناڵێم وەکو بێدینەکان بسم اللەی ناوێ ئەمە سروشتە ئەمە قانونی کەونە دەبێت زەوی شین کا و ئاسمان ببارێنێ و تیشکی خۆریش بێتە سەر زەوی ئەها خوای گەورە ڕقی لە عەبدەکانی نییە من حەز دەکەم جەنابتان زۆر باش لەم دینە حاڵی بن ئەڵێ خوا غەزەبی لەو قەومە گرتووە خوا ڕقی لە هیچ عەبدێکی خۆی نییە دروستکراوەکانی خۆی بە کافرەکانیشەوە ڕێز لێ دەگرێ بەڵام ئاگادارت دەکاتەوە ئەی ئەو بێ بڕوایەی کە دەڵێی بسم اللەی ناوێ ئەوە هەر سروشتیە بۆ خۆی هەر دەبێ بڕوێ دەبێ هەر تۆشک تیشکی ڕۆشە بێ ئەبێ زستان باران بارێ و هاوین گەرم بێ ئاها خوا دەفەرمێ ئاگادارت دەکەم ڕاستە ئەسبابەکان ئەی چی ئەسبابەکانی خەڵق کردن دەی خوای گەورە دەفەرمێ جاری وای ئەسبابەکان عاتڵ دەکەم نابینی باران نابارێ دەی خۆ هەر هەڵمی زەریاکانیش هەر بەرز دەبێتەوە خۆ تیشکی ڕۆژیش هەر هەیە خۆ هەوریش هەر وجودی هەیە ئەها جاری وا ساڵی وا دوو جار نەباری وە وشکە ساڵیمان بینیوە ئەوە خوا ڕقی لەو کافرەش نەبوو بەڵام ئینزاری کرد بە ئاگا وەرەوە بسم اللەی بکە لە کارەکانەدا و پشت بە من ببەستە چونکە من سەبەبەکانم کارا کردوون و ئای ئیماندار غەزەبیشم لە تۆ نەگرتووە بەڵام تۆش ئەگەر بێت و بەردەوام کارەکانی کەون بە بێ خەلل بڕۆیشنایە ڕەمبێ بنڕات وەکو ملحیدەکانی لێپاتای بکتای وڵای ڕاز دەکەم هەر سروشتیە ئەبێ هەموو ساڵە بارێ و گەنم شین بێ و دروێنە بکرێ ئەوە شتێکی بۆ خۆی تەبیعەتە نە قانونەکان خوا تێکیان دەدا بۆی من و تۆ بۆ مامسەلمێ هەمووی بە تەبیعەت نییە خوای تەبیعەت خوای سروشت و قانونەکان هەیە ئەم گردونە بەڕێوە دەبا بۆیە زۆجار بارانەکەش باریوە ساڵێکی ئەم ساڵ ئێستا فەلاحەکان خوابمان پارێزە ئیشەڵا ئاخری بەخێر بگەڕێ ئەوەتانە گەنمەکە دەڕوێ لە بیست سانتینی ژێر زەویدا کرمێک پەیدا بۆ دێ ڕەگەکەی دەبڕێ خوای گەورە نیشانت دەدا نەڵێ ئەوە هی بارانی بوو ئەوە تا باران هەیە خۆ بارانێکی جوانیش باریوە پەڵەش لە کاتی خۆیدایە بە ئاگا وەرەوە هەر بیسپێرە بەخوا چونکە ئەو کاتە ئافاتەکە ئەگەر لەسەرەوە سنوکول لە نەبێ خوا لە بستێکی ژێر زەویدا کرمێکی بۆ دەنێرە و ڕەگەکەی دەقرتێنێ وشکی دەکا ئەوە هەموو بۆیە باب و باپیرانی ئێمە هەرچەند نەخوێندەوار بوون گەلێک ژیر بوون گەلێ عاقڵمەند بوون کە دەیگوت بسم الله الرحمن الرحیم خوایە بە ناوی تۆ بەڕاستی لە کاتی زانستە لە کاتێکا کە زانست دەخوێنی خوێندکاری خۆشەویست مامۆستای بەڕێز ڕۆشن بیر کە قەڵەم بەدەستەوە دەگری بە ناوی خوا دەست پێ بکە چونکە خوا دەفەرمێ ئیقرا بەڵام چ ئیقرایەک بیسمی ڕەبیکە الذی خەلق بە ناوی خواوە ئەبێ خوێندن بە ناوی خواوە دەست پێ بکرێ ئەبێ خوێندن، نووسین، مختبرێک کە شیمیایی تێدا ئامادە دەکرێ ئەگەر ئەو کەسە بیسمیللایی بکا بە دڵ و بە گیان لێی حاڵی بووبێ ئەو مەوادە کیمیایە خەڵکی پێ ناکوژێ بەرهەمی باشی بۆ وڵات پێ بەرهەم دێنێ نایکا بە قات و قڕی بۆ سەر وڵاتەکەی ئەمڕۆ ئێمە لە سەردەمێکی تەکنەلۆجیای زۆر پێشکەوتووداین زانست لە لوتکەدایە بەڵام ئەم هەموو تەکنەلۆجیا و عیلمە پێشکەوتووی ئەمڕۆ کەوا قومبەلەی زەڕی وڵاتەکان دروستی یەکەن ئێستا چونکە دەستی بسم اللە ی لەگەڵا نیە چاو لێیە خەریکە مەترسی گەورە بۆ سەر ژیانی مرۆڤایەتی دروست دەکا ئەم هەموو ڕێکخراوی نێودەوڵەتی وزەی ئەتۆم و ئەوانە بەردەوام بە ملیار دۆلار سەرف دەکرێ ئەم وڵاتە خەریکە سەرەخەری دەکا ئەو وڵاتە ئاگاتان لێ بێ چونکە دەستی بسم اللە ی پێوە نیە هەموو مەترسیە لەسەر مرۆڤایەتی لە جیاتی بێتە خزمەت ژیانی مرۆڤایەتی هەژاندووە بەوەی نەمن تۆی مسلمان کە هیچمان نیە ئاگامان لێی نیە دنیا لە مەترسی ئەو قومبەلە هایدرۆجین و ئەتۆمیانەدا دەژی بەڕاستی ئەگەر علم بسم اللە لەگەڵ دابوو ئێمە لە یادمانە هەها تا علم بە بسم اللە دەست پێ دەکرا تا خوێندنی حجرەی فەقێیاتی و زانستەکانی پزیشکی تا ئەو جەڕاحی کە دەستی کەسێکی هەڵدەبەستەوە دەگوت بسم اللە الرحمن الرحیم علم چەند پڕ بەرەکەت بوو علەماکانمان چەند نورانی بوون نوریان لێ هەڵدەستا عیلمەکان چەند بەرەکەتیان هەبوو فەقێیەک سێ چوار کتێبی دەخوێند لە مامۆستایەکی ئێستای زانکۆ لە بەشی عەرەبی زیرەکتر بوو ئەوە بە تەحەداوە با بڵێن وا نییە هەر فەقێیەک چەند کتێبێکی لە فەقێیاتی دەخوێند کە کولی دەرسێکی گوو بسم الله الرحمن الرحیم ئێستا کابرا دکتۆرای هەیە لە زمانی عەرەبیدا بەقەدەر ئەو ئیعرابی عەرەبی نازانێ هەر باوەڕتان بێ نایزانێ پرس دەکەن هەموو مەلای ئەم عێراقە لە ئەزهەرەوە کە هەموو کولیان تەواو کرد بوو پرۆفیسۆر بوون پرۆفیسۆری یاریدەدەر بوون دەهاتن بۆ خزمەت مامۆستا مەلا عەبدولکەریم مودەڕیس گۆڕی پرنوری بە بۆبەغا کە خەڵکی بیارەی کوردستانی خۆمان بوو دەیانگو مامۆستا ئەرێ ئەو ئاتەی قورئان چۆن ئیعراب دەکرێ مامۆستا بەبێ کتێب هەر لەبەر بۆ ئیعراب دەکردن سەریان سوڕ دەما من چەند ساڵە دکتۆرام هەیە مامۆستای زانکۆم پرۆفیسۆرم کەچی نازان بەقەدەر مەلایەکی کورد کە بە حەیاتی جامیعەشی نەدیوە لە ئیعرابی عەرەبیدا شارەزا بم عیلم بەرەکەتی هەبوو چاوپێکەوتنی ئەو مەلایانە بە دوعایەکیان خەڵک شیفای بۆ دەهات ئەوە هەموو بەرەکەتی بسم اللە بوو بەڵام ئەمڕۆ کە بسم اللە لە عیلم کرایەوە اقرأ بسم ربکەی لەگەڵ نەما بەداخەوە عیلم شەهادەی بەرز بەس بۆتە هەدەفی پارە پەیداکردن ئێستا کابرا دەڵێ بەڵکو شەهادەکەم بچێتە سەرتر مەعهەد ئەگە کولێ بێ مەعاشەکەم ئەوەندە سەد هەزاری تر زیاد دەکا ئەگە ماستەر بم لەگەڵ بەکەلەریۆسا ئەوەندە سەد هەزاری فەرقە ها علم و شەهادە ئەمڕۆ بەس بیری پارەی لە دواوەیە ئێمە ڕێزمان هەیە گەلێک خەڵکەیە زۆر خۆبەخشانە کار دەکا بەڵام بەداخەوە ئەکسەریشی ئەوەی کە بسم الله ناکەن کە خۆیان لەبیر نەماوە والله وبالله پشتیان لە میلەتی خۆیان کردووە بەواقعی هەیە کابرا ئێستا زیندووە خێزانی نەخۆش بووە لەگەڵ ڕێزم بۆ هەموو ئەو دکتۆرانەی کە ئەوە لەگەڵ دکتۆرە باشەکانم نییە هەیە دکتۆر هەیە دوانزەی شەو لە خەوی هەستێنی و دەزانە خەڵاتت کردو چونکە بیری ئەجری قیامەتی هەیە کە دەرزەکە لێ دەڵێ بسم الله الرحمن الرحیم و دڵی نەخۆشەکەی پێ خۆش دەکات بە پشت بەخوا قایم بێ خوا شیفادەرە من لەگەڵ ئەوانم نییە ئەوە ڕێز و قەدریان لەسەر چاوانمان بەڵام دکتۆرە هەبووە دکتۆرای هەیە لە نەخۆشیەکاندا نەخۆش چۆتە لای وتێتی بێ ئەم خێزانی تو عملیات کرێ وتوێتی یاخ دکتۆر چەنی تێچێ وتوێتی وڵا پانزە گەڵا وتوێتی یاخ دکتۆر نیمە بۆ خوا لە کوێ بێنم وتوێتی جانیتە بۆ نەخۆش دەبی ینی باوەڕتان بە واقع لەم هەرێمی کوردستانەدا ڕووی داوە کە نەخکەن فەقیری بۆ نەخۆش دەبی تۆ سەیری کە ئەم هەموو شەهادەیە چونکە بسم اللەی لە گەڵانیە چاوی بەس لە پارەکەوەیە ئەوەندە گەڵان لێ بستێن و عملیاتێکت بۆ بکەم ئەمە مامۆستای زانکۆمان هەیە وەرە حکومەت یەک مانگ مووچەی نەداتێ ئامادەی تێدا نیە بچێت لە زانکۆکە دەرس بڵێتەوە ها یەک هەفتە یەک هەفتە حکومەت بڵێ بودجەم نیە دەڵێ زانکۆکە دادەخەم پارەم نیە کەچی مەلایەکی ئێمە لە حجرەیەکە هەر ئەوە بوو کە دەژیا بیسی فەقێ هەبوو بە بەلاش فی سەبیلی لا دەرسی پێدەکردن هەمووشی پێدەگەیاندن واو یان نا جەنابتان هەمووتان شاهد حاڵن لە لادێکاندا خۆ ئەو حجرانە حکومەت معاشی نەیەدانێ هەر ئاوا فی سبیل اللە دەرسی تیا دەوترایەوە عیلم بە بسم اللە دەستی پێ دەکرا بەرەکەتی هەبوو ئەوە هەموو شتێکە شاهید حاڵەکان زیندوون ئێمەی میلەتی کورد تا بە بسم اللە دەستمان پێ دەکرد باوەڕتان بێ بەرەکە زۆر لە عیلمماندا بوو ئێمە میلەتێکین بە سەرژمێری سەدەی پانزەی کۆچی کە سەرژمێرێک و ئامارێک هەیە میلەتی کورد چل ملیۆنە کە ئێستا زۆری لە عێراقە حەو ملیۆن کورد لە عێراقە هەبووە بەهۆی کوژران و کیمیایی و ئەمانە و دەربەدەریەوە ئێستا بۆتەوە چوار و شتێک چل ملیۆن کورد هەیە کە گەورەترین میلەتی سەر زەویە بەداخەوە مەزڵومترین میلەتی سەر زەویشە هەموو دنیا ئا ئاوا دەمی بۆ ئەم کوردە کردوتەوە هەر یەکە پارچەیەکی لێ بچڕێ کوردیش بەداخەوە لەناو خۆیدا هەمووی دەمی بۆیە کردوتەوە یەکتر بپچڕێ نازام ئێمە لە دوو لاوە بەدبەختین ڕقمان لە یەکە چاومان بە یەک هەڵنایە هەموو دنیاش ڕقی لێمانە ئەوە خۆی نەگبەتی ئەوەیە هەموو دنیا دوژمنت بێ لە ماڵی خۆتا تەبابی هەر باشە هەموو دنیا ڕقی لێمانە ئەوەی بە دۆستەکانیشمانەوە بەرژەوەندیان خوا ڕەحمی کردووە لەگەڵمانە ئەو ئەمریکایە ئێستا تۆزە بەرژەوەندی لەگەڵ کوردا دەگونجێ کۆ خوا نەخواستە خوا بۆ ڕۆژە نەکا تۆزە بەرژەوەندەکانی لەگەڵمانە تێک چێ باوەڕتان من لە حەفتاکانمان خراپتر لێ دەکەنەوە کەچی لەگەڵ ئەوەشدا ئەم نەگبەتیەی ناو خۆمان دەممان لە یەک کردوتەوە خەڵک هیچی لەبیر نیە ئەو زەممی ئەو دەکا ئەو دەڵە ئەو وای کرد ئەو دەڵە وای کرد ئەوەش بۆ خۆی پاشەڕۆژێکی خەتەری هەیە ئێمە میلەتێکی چل ملیۆنین کەچی دابەش کراین حەو ملیۆنی بەر کوردستانی عێراق کەوتۆ بەشی عێراق هەژدە ملیۆن کورد لەو تورکیایە هەیە کە مافیان ناداتێ هەموو دەربەدەر و سەر لە شێوا بوون دوانزە ملیۆن کورد لە ئێراندا هەیە چوار ملیۆن کوردمان هەیە لە سووریا لوبنان و میسر بێجگە لەو هەموو کوردێکی ئێستا لە ئەوروپا هەیە و ڕۆژانەش زیادیش دەکات دەچێتەوە ئەوروپا لە لێوان ساڵانی هەزار و سێ سەد و هەشتا دا بۆ هەزار و چوار سەد و سی ئەوە ئامارم لایە بە ماوەی پەنجا ساڵ کە ئەمڕۆ هەزار و چوار سەد و سی و یەکە یعنی پەنجا ساڵ لەمەوبەر لە مەسافەی پەنجا ساڵە سێ هەزار کتێب بەدەستی قەڵەم بەدەستانی کورد نووسراوە سێ هەزار کتێبمان نووسیوە زانامان زۆرە لە علما پەکمان نەکەوتووە چل تەفسیری قورآانی کوردی هەیە لەسەر قورآن باوەڕتان بە بە عەرەبی ئەوەندە تەفسیر نەنووسراوە چل تەفسیر بە دەستی موفەسیرینی قورئان نووسراوە لەسەر قورئان کە هەندێکیان دەستنووسن لەبەر بێ ئیمکانیەت تا ئێستا بۆیان چاپ ناکرێ فەقیرە یعنی ئێمە میللەتێکین کە بە بسم الله دەستمان پێکرد باوەڕتان بێ بەرەکەتمان زۆر هەبوو ئێستا کە بە بسم الله دەستی پێ نەکردو کاکی هونەرمەند لەگەڵ ڕێزمدا بۆ هونەری ڕەسەن هەموو هونەرەکەی بۆتە کلیپێکی گۆرانی چل پەنجا وەرەقەی تێدەچێت دەپێم بڵێ سوودی چیە بۆ ئەم میللەتە کاکلتوری ڕۆشنبیری سەقافەتی سەربەرزی کتێبی گۆرانی کوتن و زنجیر لە ملکردن و زنجیر ڕاوەشاندن ئەمە بێبەرەکەتیە کە لە بسم الله پشتمان هەڵکرد ئەمجا خۆشەویستان بەڕاستی بسم الله الرحمن الرحیم هێندە بەرەکەتە گە ئینسان چەند لەسەری بڕوا هێشتا کاتی تەواو نابێ بەڵام دەسمە خزمەت فەرمودەیەکی پێغەمبەر صلی الله علیه وسلم ئێمە ئەم جمعانە ئیشەڵا با دەرس بخوێنین جمعە دەرسی هەفتانەیە ئەم جمعەیە ئەوەتان لایاد بێ بەسە کە بزانی بسم اللە بۆ قورئان دەستی پێکرد کە وەم بۆ شیکردنەوە بۆ حروفی متقطعە لە قورئاندا هەیە و بێ هۆ نییە ئەوە یەک هۆمان باس کرد لە سەدان هۆکە خوا واللە تعالی اعلم خوا بۆ خۆی پێی عالمە ئەمجا بەردەوام کە ئەم نیوەڕۆی ڕۆیشتەوە یان ژەمانی تر چوویە سەر سفرەی نانخواردن پارویەک مەکە بە بسم الله لە ئەوەڵەوە بڵێ بسم الله الرحمن الرحیم پێغەمبەر صلی الله علیه وسلم دەفەرمێ اذا اکل احدکم فلیذکر اسم الله هەر کاتێ دەستان کرد بە خواردن هەر یەکێ لێوە با بسم الله بکە یەکێ لەوانەیە لە ئێمە بپرسێ مامۆستا جا بیسمیلا چییە چ تەهینێکی هەیە جاران دەیانگوت جنۆکە لەگەڵت دەخوا گە بیسمیلا نەکەی ئەمەش بە خۆی حەقیقەتێکە بەڵام ئەمڕۆ ئاماژە دەکەم بە شتێکی زۆر زانستی سبحان الله ئەم ئیسلامە جاری وای ئەمە شەرممان کردووە بۆ خەڵکی یعنی ڕۆشنبیر باسی کەین باشە پاروێک بسمیلای لەسەر بکەی و هیچ نەڵێ چ دەورێک دەبینێ بەڵام سەیری کتێبێکی بەناوبانگ کەیە ومەضات ئیعجازیە من القورآن والسنة النبویە دکتۆرەکەی دکتۆر خالد فائق العبیدی دکتۆرای هەیە لەسەر ئەم کتێبە وەریگرتووە لە دوو هەزار و لە دوو هەزاران ڕیسالی دکتۆرا بۆ ئەم کتێبە لە لاپەڕەی حەفتا و شەشیدا دەڵێ ئەم قورئانە ئەم حەدیسانەی پێامبەر صلی اللە علیە و سلم هیچی بەبێ هۆ نەکوتراون خواردن کە دەیخۆی وزە دەدا بە لاشەت وایە یان نا ها کە تۆ نەخواردن نەخۆی وشک دەبیتەوە هێز و تواندان نامێنێ خواردن وزە دەدا بە لاشەت لە زمانی علمیدا پێی دەڵێن هالەی دەوری مرۆڤ واتە ئێمە شەبەکەیەکی موغناتیسی بە دەوری لاشەمانەوەیە پارێزگاری لەو لاشەیەمان دەکات چۆن زەوی بەرگە هەوای هەیە لە نێزەکەکان دەیپارێزێ لە تیشکی سەر و بنەوشەی و ئیسفنجی دەیپارێزێ لەشی مرۆڤیش بەو خواردنە وزە و تاقەتێکی هەیە ها سەرما کاری لێ ناکا گەرما کاری لێ ناکا بەرگەی قورسی دەگرێ بەرگەی برین و برینداربوون دەگرێ ئەڵێ کۆمەڵە پسکیتیان هێنا کێکیان هێنا حەڤدە کێک و شەکلەمە و ئەو پسکیتانیان هێنا تەنها لەسەر یەکێکیاندا زانایەکی مسلمان وتی بسم الله الرحمن الرحیم داینایەوە لەسەر مێزەکە حەڤدە کەسیان بانگ کرد ئاگایان لەوە نییە کە تەنها لەسەر یەکێ لەم شەکلە مۆکیەکانە بیسم اللە کراوە وتیان بیخۆن هەر یەکە جیهازێکشیان بەم دەمارەوە بەستبوو کە پەیوەندی بە دڵەوە هەیە ڕەبتیش بوو بە کۆمپیوتەرێکەوە ئەویان دیاری کردبوو خاڵێکیان لێ دیاری کردبوو شتێک کاکڵی جۆزێک شتێکیان خسپۆن ناویەوە بۆی بزان ئەمە بیسم اللە لێ کراوە ئەوانەی تر هیچی هالەی دەوریان واتە ئەو جیازەی کە بە لەشیانەوە بەسترابوو هیچی لە شوێنەکەی خۆی نەدەجوڵا ئەوەی کە بسم اللەی لێ کرابوو زیاتر لە پانزە سانتیم بە دەوری سەریدا نورێک دەدرەوشایەوە بەبێ ئەوەی کابرا خۆی ئاگای لێبێ بەرەکەتی بسم اللە لەسەر ئەو پارچە خواردنە جا دکتۆرەکە دەڵێ ئەی ئەگە کابرا خۆی بیسمیلاکە بکا ئەبێ ئەو خوانە چەند بەرەکەت بۆ سە معدە و دەم و قوڕگ و هەموو لاشەی بنێرێ لەبەرەوە ئەمە ئیعجازێکی عیلمیە بەردەوام ئاگات لەوێ کە دەستت بە خواردنەکە کرد بڵێ بسم الله الرحمن الرحیم هەر کەسێ بیسمیلای لەبیر بێ ئاخری وتارەکەم بەما دێنم ئەمە زنجیرەی ئەمڕۆیەتی و بابەتەکانی تریش ئیشاڵا بۆ دەرسەکانی داهاتوو هەر کەسێ بیسمیلای کرد نیشانەی ئەوەیە خوای لەبیرە هەر کەسیش خوای لەبیر بێ دڵنیابن خوا پشت و پەنای دەبێ دەچینە خزمەت یەکێ لە پیاوچاکان و عالمانی ئەم ئیسلامە ناوی ئیبڕاهیمی کوڕی ئەدهەمە ئیبڕاهیمی کوڕی ئەدهەم دەفەرمێت لە حیجاز دەژیام لە مەکە خۆی لەدایک بووە باوکی خەڵکی بەڵکو بوخارە و ئەوانەیە لە مەکە دەژیام خۆشم نەمزانی چۆن ڕێم کەوت و حەزم لە سەفەرێکی وڵاتی شام بوو لەو سەردەمەدا هاتمە وڵاتی شام ئەو سووریا و ئەوانە بەشێکی لوبنان کە پێی وترا وڵاتی شام بە عموم لەو سەردەمەدا هاتم حتا گەیشتمە ناو ئەو شارە سبحان الله دوای نوێژی عیشا بوو بەس چیشمە ناڕەحەتم زستانێکی سەختە و بەفر کڵۆ کڵۆ دێتە خوارەوە دەبارێ وتم ڕوو دەکەمە مزگەوت بەڵکو خێرەومەندێک لەوێ مابێ و لەگەڵ خۆیان بمباتەوە مزگەوت دەرگای کراوە بۆ هەموو هەژاران و بێ ئەنوایان ئەفەرمێت چووم نوێژی جەماعەت کرابوو مزگەوت چۆڵ کرابوو مجێوری مزگەوتەکە دەرگاکەی دادەخست وتم ئەوە بۆ لێرە دای دەخەن وتی وڵات دەرگای مزگەوت هەردا ناخرێ وە سەرم سوڵما لەو زەمانەدا مزگەوت بەردەوام دەرگای کراوە بوو وەکو کوردستانی خۆمان ووتی وەڵا ئەبێ هەر دایخەم بەخوای تۆ دەموو چاوت لە پیاوێکی باش ناچێ کوڕە بۆ خاتری خوا نەمگوت من ئیبڕاهیمی ئەتهەم و فڵان عالم و پیاو چاکی بەناوبانگی جیهانیم کە هەموو دنیا دەیناسێ وتم کاکی مجێور کاکی خادم وەڵی پیاوێکی خراپ نیم لێم گەڕێ دەچم لەبەر ئەو سۆبایە بۆ خۆم دەکەوم و کوڕە زۆرم سەرمایە وتی باوەڕکە دەتکەمە دەرەوە بە زۆر پاڵی پێوە نام و کردمیە دەرەوە دەرگاکەی داخست گەڕام بە کۆڵاناندا و بەفریش بەردەوام دێ و هەموو لەشم تەڕە و برسی بەری بەیانیە کەو نزیک دەبێتەوانێ و لە ڕووم نەهات خەڵک خەوتون لە هیچ دەرگایەک دەم خەڵک ئەو زەمەنە لە دوای نوێژی عیشا کە کارەبا و شنە بۆ زوو خەوتە بۆی لەو سەرەوە هەشتێ شەو نوێژ بکە گەڕام بە شارە ڕێم کەوتە شوێنێک کە کابرایەکی نانەوای لێبوو لەو شارەدا نانەواکەی داگیرساندە بوو تەنورێکی گەرم و هەر چاوم بە ئاگرەکەەوە لە خۆشی ئاگرەکە و سەرمایی لەشی خۆم پەنام بۆ بروتم ئیجازم دەدەی کاکی نانەوا بێم تۆزە خۆم گەرم کەمەوە وتی کە قەیچەکە کاکەجان فەرموو ئەوەم شوتەوەی غەریبی وتم ئەرە وەڵا وتی ئەی نەچوویە هیچ ماڵێک؟ ئەم شارەدا ئێمە میوانپەروەرین. وتم باوەڕکە لە ڕووم نەهات. ناسیاوێک و خانەخوێیەکم نییە. بردمی و دەستی کرد بە کولێرەکردن و یەک دوو کولێرەی جوانی بۆ دانام بە پەرداخی ئاوەوە و خواردم و ئاهێکم پێ دەهاتەوە. بەڵام دەڵێت سبحانڵڵا دانیشتم بەدیا کابرا و ئاگرەکەوە. هەموو هەنگوکێک کە هەڵیدەگرت و پانی دەکردەوە بیکاربەران جارێک گوت بسم اللە الرحمن الرحیم بە دەنگی بەرز. هەموو جارێک وتی، قوربان لێم گەڕێ، من خۆم زۆر لەزەتم لەوە کردووە، هەر وا دەمم ڕاهاتووە تازە لەگەڵ دڵما تێکەڵاو بووە، هەموو نانەک بسم اللەیەکی لەگەڵا دەکەم. وتم، هیچت لەوە دەست کەوتووە؟ وتی، ئەرەوەڵڵا، ئەرەوەڵڵاهی خواش، چونکە من هەموو دەمێ خوام لەبیرە، هەر داوایەکم لەو خوایە کردبێ خوا بۆی جێبەجێ کردووم. ئیلا یەک داوام ماوە ئەترسم بمرم و ئەوەش خوا حیکمەتی خۆی تێدایە کە تا ئێستا جوابی نەداومەوە وتم چییە وتی ئەڵێن پیاو چاکێک و حەدیس گێڕەوەیەکی پێ سەڵ سەلەم هەیە ئەمە سەد و حەفتا و دوو ساڵ لە دوای وەفاتی پێ سەڵ سەلەم ئەم ڕووداوە ڕوویداوە ئەو پیاو چاکە پەیدا بووە ناوی ئیبراهیمی ئەدهەمە من ناتوانم دوکانەکەم داخەم چونکە ئیشی خەڵک لەسەر ئەم دوکانەیە و منداڵەکانیشم بەو پارەیە دەژین کە ڕۆژانە بۆیان پەیدا دەکەم ئەویش دەڵێن لە وڵاتی حیجازە من لەم شامەوە ناتوانم بڕۆم مانگێک بە ڕێگاوە موبگەمە ئەو خزمە پیاوچاکە و دەستی زیارەت بکەم و دوعایکی خێرم بۆ بکە خۆزگەم بەخوا خواستۆ یاڕبی خوا نەمرم حتا بە خزمەت ئیبراهیمیت هەم دەگەم کەچی ئەو پیاوچاکە بەخوا تا ئێستاکانە بە نسیبم نەبووە ئەفەرمێ بە دەست خۆم نەبوو خڕ خڕفی مەسک بە چاوم هاتە خوارەوە باوەشم پیا کرد و ماچم کرد و وتم من لە تۆ دڵخۆشترم من ئیبراهیمی ئەدهەمم کابرا زۆر دڵخۆش بووتی بەس ئەو ئاواتەم مابوو ئەوە خۆ ئەویشی بۆیە نامە جێ لە بەرەکەتی بسم الله ئەمجا وتم والله من زۆر دڵخۆشم چونکە یەکەم تۆ تەنها لەبەر خاتری خوا منت خۆش ویستووە وتوتە پیاوی چاکە ئیشەڵا خوا منی لە پیاو چاکان قبوڵ کردووە لەسەر زمانی پیاوێکی کاسبی وەک تۆ ئەوە منیش ئیشەڵا قبوڵ کراوم لەلای خوا دووەمیان باوەڕت ببێ بەرەکەتی بیسم اللەم بە چاوی خۆم بینی ڕاستە تۆ تۆ زۆر قازانجت کردووە کە بەردەوام بیسم اللە لەگەڵ کولی ئەنگوتکێکی پانکردنەوەدا دەکەی وەڵاهی من خۆشم نازانم نە بازرگانم نە خزمم لێرەیە نازانم خوا چۆن دڵی منی نەرم کرد لەو حیجاز و مەککە و مەدینەوە یەک نوێژی ناو مەککە بە سەد هەزار نوێژە من ڕووم کردووەتە ئەم وڵاتی شامە ئاخر بازرگانییەکەم ئاخر خزم و کەس و کارەکەم وەڵڵاهی وەبیللاهی نازانم وەڵڵاهی ئێوارە سەرم سوڕمابوو کاری خوا بێ حیکمەت نییە بۆ ئەو مجێورە منی بە پیاو خراپ زانی زیاد لەو هەموو خەڵکە بۆ زیاد لە هەموو شەوێ دەرگای داخست ئەبوو خوا ئەم کارانە هەمووی بکا بۆی من ڕووم نەهات لە دەرگای ماڵێکدام کە چەندان خەڵک جار میوانم بووە پیاوی نان بدە لەم نانی خەڵک ناترسێ واللهی هاتم هەتا تووشی نانەواکەی تۆ بووم ئەمە هەمووی کاری خوایە بۆی خوا وڵامی ئەو بانگەوازە شت بداتەوە سبحان الله ئەمە بەرەکەتی بسم اللە الرحمن الرحیم جا حەز دەکەم ئاماژەش بەوە بکەم کە کە دەڵێم پیاو چاکان ئاگاتان لێبێ پیاو چاک پیاوێکی شڕۆڵە نییە ڕەوانەی وابزان ئیبراهیمیە تەمەدوی کولێرەیەکە گەڕاوە شڕ و دڕ چڵکن ڕیشات و پرسبەر بۆوە ناباوەڕتان بێ وا نەبوون ئەو پیاوێکی زۆر عالم بووە زۆر زانا بووە محەدیث بووە نازناوی سەدوقی وەرگرتووە لە عیلمی حەدیثا کە ئەو مەدالیایەکی ئاڵتونیە لە ملی هەر کەسێکی عیلمی حەدیثا هەبێ وتویانە سەدوقە واتە ڕاستگۆیە حەدیثی لێ وەردەگیرێ تابعی تابعین بووە بە خزمەت پیاوانی بەڕێزی وەکو مالیکی کوڕی دینار و ئەعمەش و مقاتل گەیشتووە مامۆستای سەفیانی سەوری و شەقیقی بەڵخی بووە ئەم پیاوە زۆر پیاوێکی عالم بەڵام لەگەڵ ئەوەشدا بەدەستی خۆی ژیاوە چوار پیشەی کردو هەتا ئەو ڕۆژەی وەفاتی کردووە بەسە چوار شت ژیاوە یەکەم دروێنەوانی سەپانی بۆ خەڵک کردووە خۆی زەویوزاری نەبووە سەپانی کردووە ئەفەرمێ باوەڕتان ببێ ئەوەی کە بە دە کەس بە دروێنە نەکراوە بە تاقنێنە دووریومەتەوە یەکەم دروێنەوانی، دووەم باخەوانی، زۆر باخەوانێکی شارەزا بووە لە جۆگا لێدان و نەمام ناشتندا. فەرمووی سێیەمیشیان ماوەیەکی زۆر لە ژیامدا ئاشەوانیم کردووە. ئەو ئاشە هەرچی تەپ و تۆزی ئەبوو چۆڵە سەرمدا. چوارەمیشیان فەرموویەتی داری وشکم لە سەر شاخەکان هێناوە کە نەڕزێ و بیهێنم لە بازاڕە بە نانەوە ئەوانەم فرۆشت و خەڵک ئیستیفادەی لێ بکا. بەس بەدەستی خۆی ژیاوە ئەها پیاوچاک کە دەڵین ئەولیا و پیاوچاکاک ناتە خەیاڵتەوە پیاوێکی چڵکن و بێکار و تەوەزەل لەوێ کەوتو خەڵک بەخێوی دەکا پیاوانی ئێمە ئەم ئیسلامە وای فێرکردوین کە ڕێزی پیشان گرتووە گرنگ ئەوەیە تۆ کار بکەی وڵات بەس بەوە پێش دەکەوێ ئا ئەو ئەوروپا و ئەمریکایە جەنابتان زۆرتان چوون و بینیوتانە نابێ خەڵک بێکار بێ ئەبێ هەر کارێک بکەی جا لە ئیسلامدا گرنگ دوو خاڵە یەکەم ئەو کارە سود بە خۆت و بە خەڵک بگەیەنە کارێکی سودمەند بێ دووەم پارەکەی بە حەڵاڵی وەرگری غەشی تێدا نەکەی ئەو پێشکەوتنی ئەوروپا ئەوروپا و ئەمریکا لەسەر ئەو ئەو بناغەی پیاوچاکانی ئێمەیە ئەبێ هەر کار بکەی بەڵام گرنگ ئەوەیە سودمەند بێ کارەکە دووەم حەڵاڵ بێ و غەشی تێدا نەکەی ئیتر گرنگ نییە چ کارێک بێ و ئەمجا هەر میلەتێک کابرا هەر پارەی هەیە جوتێ قۆندەرەی تازەی لە پێدا بێ خۆی بەسەر خەڵکا فەڕز دەکا سارەیش پێ بێ خۆ بەسەر خەڵکا فەڕز دەکا ئەفەرمێ ئەو میلەتە شایانی ژیان و پێشکەوتن نییە میلەتی وا دەبێ هەر چاو لە دەستی خەڵک بێ میلەتێک کە خوا خۆشی دەوێ ئەوەیە ڕێزی کرێکارەکانی دەگرێ ڕێزی خاوەن پیشەکانی دەگرێ ئەم پیاوە علەمای حەدیث بووە لای ئێمە بووە بڵێ علەمای حەدیثە و ئاشەوانە و باخەوانە و دروێنەوانە و داروچیلکە بە کۆڵ دێنێ بۆ بازار باوەڵکە خەڵک گاڵتەی پێ دەکا بۆیە ئەم ئیسلامە میللەتەکەی ئاوا دواکەوت بۆیە ئەو سەردەمە میللەتان چاوەڕێی دەستی موسڵمانانیان دەکرد پشتیوان بە خوای پەروەردگار لەبەرەوەی کە دەرەوە سادە و گەلە خەڵک بە پێوە دەوەستێ و شوێنیان سادە ئەم باسە هەڵدەگرم ئیشەڵا بۆ خوتبەکانی داهاتوو لە بەرەکەتی بسم الله زیاتر بەهرەمەند دەبین یا ڕەبی خوایە بەردەوام ناوی تۆ لەسەر دەممان بێ خوایە بە ناوە پیرۆزەکانت بەو بیسمیلایە لێت دەپاڕێینەوە ئەوەی گرفتمان هەیە بۆمان حەلکەی ئەوەی نەخۆشمان هەیە شیفای بدەی ئەوەی نەخۆشی دەروونی هەیە یا ڕەبی ئاسوودەی بە دەروونی ببەخشی ئەوەی ڕۆڵەی لە زینداندایە ئازادی بکەی ئەوەی کەوا کاربەدەستە ڕەحم و بەزەیی بخەیە دڵیەوە ئەوەی چاکە و خزمەتگوزارە موەفەق و سەربەرزی کەی ئەو کەسەی خراپەکارە خوایە هیدایەتی بدەی یا ڕەبی خوایە ئەولادەکانمان ساڵح کەی ڕۆڵەی مسوڵمانان لە هەر شوێنێکن پارێزگاریان لێ بکەی یا ارحم الراحمین ئەو کەسانەی کە لەناو میلەتی ئێمە و میلەتانی موسڵماندا چاکەکارن دەستت پێیانەوە بێ پشتیوانیان لێ بکەی هەر کەسێ خراپ و نالەبار و بێدین و ملحیدە یا ربی خوایە بە هیدایەتی خۆت هیدایەتی بدەی هیدایەتی تۆ بەشی هەمومان دەکا و هیدایەتی هەموو لایەکمان بدەی عاقبەتمان خێرکەی ئەم وڵاتی کورد و کوردستانە لە دەستی ناحەزان و چاوی ناحەزانی پارێزی بەرەکەتی خۆتمان لەو ئاسمانەوە بەسەرا بارێنی بەرەکەتی ئەو زەویە پاکەمان لەم وڵاتە پاکەدا لەگەڵ وڵاتی موسڵمانان بۆ بڕوێنێ برحمتک یا ارحم الراحمین آمین والحمد لله رب العالمین الحمد لله